شەهرەزاد وتی بەیانی پاشا وەکو جاران خۆی گۆڕی و بەرەو سرای حکومڕان بۆوە لەسەر تەختی شاهانە دانیشت هێندەی زانی چەند یاوەرەێکی ئەستە بڵەکان هاتنە ژوورە و کڕنوشیان بۆ پاشا برد پاشا سەرنجی هەمویانیدا پەشۆکا و خەمبار دیاربوون پاشا لی پرسین چی ڕوویداوە وتیان قوربان هەرچی ئەسپ و هێستری کاروانەکەی زاواکەت هەیە هەمویان ئەم شەو دزراون یەک ئەسبیان هێستر نەماوەتەوە مەیدانی ئاژەڵان و مەزادخانەکان گەڕاوین ئەسپێک یان هێسترێک چییە نەمان دۆزیوەتەوە نازانین دزراون یان هەڵاتون پاشا فەرمانی پێدان بڕۆن لە دەرەوە چاوەڕی زاوەکەم بکەن کە هات بۆ ئەوی باس بکەن ئەوانیش کنیان ئەزانی چی بکەن چوونە دەرەوە هێندەی پێنەچوو معرف هات و کە ئەو یاوەرانەی بینی خەمبارن لی پرسین ئەوە چی تانە ئەوانیش بۆیان گێڕایەوە کە ئەسپ و هێسترەکان نەماون معرفی پینەچی بە پێکەنی و پێوتن وتم ئاخۆ چی ڕوویداوە بڕۆن بەڕێ خۆتانەوە هەر گوێشی مەدەنێ کە پاشامی بیستەوە سەرینە بناگوێی وەزیروتی ئەمە چ پیاوێکە کە هیچ بایەق بە پارە و سامان نادا ئەم جا مارفی پینەچی هاتە دیوەخان و سلاوی کرد و بەخێریان هێنا دوای ماوەیە گفت و گۆ و ڕاوێشکردن پاشا ڕووی کردە مارەوتی زاوای خۆشەویست زۆرم حەز لە پیاسەی ناوباخە وەرە با خۆم و خۆت و وەزیر بچین کەمێ پیاسە بکەین ئەڵێ چی مارفی پینەچی وتی بەڵە باشە ئیدی هەستان و پێکەوە چوونە دەرەوە و بەرەو باخەکە بوونەوە باخ وەکو بەهشتی سەرزەمین پڕ لە گوڵی زرد و سروشین بوو کە ئەو هەموو داری سێوە ئەو هەنار و ئەو میوە یان ئەو باڵندانە کە دڵ پێیان خندانە دوای ماوەیەک لە نێو چیمەنێکدا لی دانیشتن و کەوتنە دەمە تەقێ خزمەتکاران سفریان ڕاخست چەندین جۆر خواردنی خۆشیان بۆدانان کە لە خواردن بوونەوە سفرە و خوان لابرا چەند جۆر میوەدانرا مەی و شەراب هات بەدەم قسەکردنەوە زیر پێکێکی دا دەست پاشا ئەویش لی وەرگرت و بینی پێوەنا پێکی دووەمی بۆ مافی پینەچی ڕاگرروتی ئا ئەم شەرابە هێندە نەگینە خواردنەوەی پیاوی گەورە و سنگینە مارفی ژووتی ئەمە چیە وەزیر ئەوژوتی ئا ئەم شەرا بە ئاڵە مرۆڤ پێخۆش خەیاڵە چێژێکی پێیە خۆشکەری نوێن و جێە وەزیر کەوتە پیاهاڵدان بەمەی و شەراب و خۆشی ئەندێشەی سەرخۆشان و جار جارە شێنێکی وەصفی مەشروب و عرە خواردنەوەی زۆر بەناسکی و جوانی بۆ خوێندەوە تاکومەی خواردنەوەی لەلا شیرین کرد لێوی نا بە لێوی پێکەوە هەرکە پێکێکی ئەخواردەوە یەکێکی تری ئەدایە دەست تاک و سەرخۆشی کرد وەزیر کە زانی مارفی پینەچی لە مەستی دەرچووە و خەیاڵێکی خۆشی هەیە لێی پرسی گەورەم بەڕاستی مەعجیبم بەو هەموو زێڕ و مرواری تۆ چونکە ئەو زێڕ و یاقووت و مەرجانەی تۆ هێندە بە نرخە پاشایانی کیسرایش لەو جۆرەیان نییە بە درێژایی تەمەنم بازرگانی بە هێندەی تۆ دەوڵەمەند و بووەم نەدیوە بە هێندەی تۆ بەخشندە و چاکەکارم نەدیوە هەڵسوکەوت پاشایانەیە نەک بازرگانانە تخوا پێم بڵێ لە کوێ ئەم زێڕ و مرواریانت بۆ دێ کەوتە قسەی ڕاوەڕێ و قسە لێ دەرهێنانی ئەویش مەست بوو دەستی پێکردوتی ئەوی ڕاستی بێ نەبازرگانم نە لە خانەوادەی پاشانم بەسەر هاتی خۆی لە نوکۆ بۆ جێرانەوە ئەم جا هەردووکیان سوێندیاندا تخوا بەڕێز ئەو مستی لێمان پیشاندا ئەوش بە سەرخۆشی و بە بێهۆشی مستیلەکەی دەرهێنا لە پەنجەی وتی فەرمو تێر سێری بکەن وەزیر لێی وەرگرت و پرسی ئەگەر پەنجەی لێ بخشێنم خزمەتکارەکەی پەیدابێ مارف وتی پەنجەی لێ بخشێنە کە خزمەتکارە دێوەکە ئامادە بوو بارزوی خۆتان سەیری بکەن وەزیر پەنجەی لە مستیلە خشاند و گوێی لە کەسێک بوو پێیوت لە پەزێرایی دام گەورم ئەتەوێت شارێکت بۆ کاول بکەم یان شارێکت بۆ دروست بکەم یان پاشایەکت بۆ بکوژم داوای هەرچێک بکەیت جێبەجێەکەم وەزیر بە سەر سوورمانێکەوە وتی ئەم پیاوە دۆڕاوە ببە بۆ چۆڵەوانیەک و لە کەلاوەیەکدا فڕێ بدە کە هێندە چۆڵ بێ لە برسی و تینوێتیدا بمرێ کەس پێ نەزانێ دێوەکە مارفی پینەچی فراند و هێندە فڕی لە نێوان ئاسمان و زەویدا کاتێک مارف بە ئاگاهاتەوە بە ئاسمانەوەی ئەم جا بۆی دەرکەوت کە چه هەڵەیەکی کرد و هاواری کرد ئەی ئەبوو سەعادات بۆ کوێ مەبەی دێو ئەبوو سعدا دوتی ئەتبەم بۆ کەلاوە کۆنێک هەی ڕسوای بێشەرم هەر کەس ئەم پاڵپشتەی هەبێ هەرگیز ناهێڵێ لە دەستی دەرچێ بەڵام تۆ هەر ئەمە دێنیت گەرترسی خوام لە مێشکدا نەبواە لە بەرزی هزار باڵاوە بەرم ئەدایتەوە بۆ ئەوەی پێش ئەوی بکەویتە سەر زەوی پارچە پارچە ببووتایە مارفی پینەچی دەمی داخستاک و گەشتە ناوچەی کەلاوە لێ فرەیدا خۆشی گەڕایەوە شەهرزاد وتی وەزیر بووە خاوەنی مستیلەکە و ڕووی کردە پاشاوتی هاچیم پێوتیت پێم ئەوتی پاشا گیان ئەم کابراە دەست بڕە درۆزنە بڕوات پێ ناکردم پاشاوتی تۆ ڕاستت کرد وەزیر خوا ئاگای لێت بێ ئادەی و مستلێم بدەرێ با سێرێکی بکەم وەزیر تووڕە بوو تفێکی کردە نێو چاوانی پاشاوتی چۆن ئەم مستی لێ ئەدەم بە تۆ چۆن خۆم ئەکەمەوە بە بەندەی تۆ کاڵفام دیسان پەنجەی لە مستیلە خشان و دێوە پەیدا بوو فەرمانی پێدا ئادەی ئەم هەڵبگرە و بیبە بۆ هەمان ئەو شوێنەی زاواکەی خۆی لێە دێو ئەبوو سەعادات فراندی پاشە هاواری کرد ئاخر من چیم کردووە ئاوە منت فراندووە دێوەکەوتی نازانم چیت کردووە ئەمەندە زانم خاوەنم داوای ئەمەی کردووە ناتوانم سەرپێچی فەرمانەکانی خاون مستی لە بکەم فڕی تا گەشتە ئەو کەلاو و چۆڵەوانی مارفی پینەچی تێدا فرێدرا بوو بێنان و ئاو لە کەلاوەکەدا دەستیان کردە گریان لەم لایشەوە زیر لە باخکە چوە دەرەوە و چووە سەرای حکومڕان لەسەر تەختی پاشایەتی دانیشت ئەم جاوەزیرانی کۆکردەوە و لە نوکەوە بە سەراتەکەی بۆ جێرانەوە باسیشی کرد چۆن پاشا و مارفی زاوای فرێداوە بۆ کەلاوەیەک لە چۆڵەوانیەکی دوور باسی مستیلەکەشی بۆ کردن و لە بەرچاویان کەوتە هەڕەشەکردنوتی هەر کەس کڕنوشم بۆ نەبا بە خزمەتکاری مستی لە کاڵێم بیبا بۆ ئەو چۆڵەوانیە و فڕێ بدرێ تاکو لە برسانە ئەمرێ هەمویان کەوتنە پاڕانە و بە پاشای خۆیان پەسەندیان کرد وەزیر کەوتە داواکردنی زێڕ و زی و مرواری کەوتە بەخشینەوەی بەسەر خەڵکەکەدا ئەمجا هەواڵی نارد بۆ شازادە خاتوون و پێی ڕاگەیاند کە هەر ئەمشەو خۆی ئامادە بکا پاشا دێ بۆ لای چونکە بیریەکە. شازادە زۆر گریا. شازادە هەواڵی بۆ نارد و وەڵامی دایە با وەزیر پەلە نەکا تاکو و ماوەی شەرعی بەسەردا ڕائەبورێ ئەو کاتە بە حەڵاڵی بێتەلام. وەزیر وەڵامی بۆ ناردەوە و ڕایگەیان من ماوە و مانگ و حەڵاڵ و حەرام نازانم ئەبێت هەر ئەم شەو بێمە لای تۆ شازادەش ناچار وەڵامی بۆ ناردەوە بابێت بەخێر بێت تومەس بە فێڵ ڕازی ببوو کە وەزیر وەڵامەکەی بیست زۆر دڵی خۆش بوو چونکە دەمێک بوو حەزی لێ کرد بوو هەرە و ڕۆژە فەرمانی دا سفرە و خوان ئامادە بکرێت میوانان هەژاران و برسیان تێر بکرێن شایی گواستنەوەی شازادەیە بۆ وەزیر شێخ ئیسلام پێیوت ڕەوانە بۆت بکرێتە پەردەوە تاکو ماوەی شەرعی ڕائەبورێت بەسەریدا ئەمجا ڕەوانە مارە بکرێت بۆت بکرێتە پەردە وەزیر پێیوت زۆر مەڵێ من ماوەی شەرعی و حەڵال و حرام نازانم شێخ ئیسلام ترسا و هیچی بۆ نەوترا تەنیا ئەوەندەی بە سەربازەکانی وت ئەمە کافرە دین و مەزەبی نییە ئێوارە بەڕێوڕستمی پاشایەتی بەرەو ماڵی شازادە بووە کە چووە کۆشک سەرنجیدا شازادە جوانترین بەرگی پۆشی و خۆی ڕازاندوێتەوە بۆنی شاهانەی لە خۆی داوە وەزیر زۆر دڵخۆش بوو شازادە بە خێریە ناو بەڕوویدا پێکەنی و فەرمووی لێکرد پێیوت شەوێکی پیرۆز بەسرەبین من بۆ خۆم زۆر لە مێرد و لە بابم تووڕە بووم خۆزگە بەیەکەوە هەردووکیانە دەکوشت وەزیر وتی فەرمان فەرمانی خۆتە چۆنت پێخۆشەوە ئەکەم لە ژێریشەوە پیلانی سندنەوەی مستیلەکەی بۆ دانابوو شازادە شەرابی دانا و سوراحی و پیاڵە وەزیر کە لە مێش بوو چاوی لە مالە بڕینی خۆش کرد بوو بەدمەز ببوو هێندەی تر زەوقی بزوە سەبری سووە شازادەوتی چۆن پێت پەسەندە ئێمە ئاوا یاریەکەین و ئەو پیاوە سیرمانەکە وەزیر وتی پیاوی چی کوا؟ شازادە وتی ئەوەتا لە گۆی ئەو مستیلەی پەنجەتەوە هەر سەر دێنێتە دەرەوە سەیرمانەکە وەزیر پێی وابوو خزمەتکاری مستیلەکەی سەر دەردێنێ دەستی کردە پێکەنی وتی بێخەم بە ئەوە خزمەتکاری مستیلەکەی و لەژێڕ کێفی خۆمدایە شازادەوتی بەخوا گیانەکەم من لە دێودرنجە ترسم خۆزگەم شەو دەرد ئەپەڕاند و لێمان دوورەکەوتەوە وەزیر وتی بە چاوان زۆر ئاسانە مستیلەکەی لە پەنجەدا کەند و لەسەر سەرینەکە داینا و دەستی کردە ملی شازادە ئەوش پاڵی پێونا و لەقەیەکی لەسەر سنگیدا ئەم جابانگ کردە خزمەتکار و کەنیزەکانی ئادەی قۆڵبەستی بکەن خێرا چل کەنیزەک هاتنە سەر وەزیر و قۆڵبەستیان کرد ئەم جا شازادە پڕی کرد بە مستیلەکەدا پەنجەی پێداهێنا دێو ئەبوو سەعادات ئامادە بوو وتی لە پەزێرای دام خاتونەکەم شازادە فەرمانی دا ئادەی ئەم وەزیرەم لە بەندی خانە بۆتون بکە و کۆت و زنجیری بکە دێوەکە بردی ڕۆیشت دوای کەمێک هاتەوە وتی خاتونەکەم بردمە بەندی خانەی غەزەب شازادە پرسی ئەی باوک و مێردەکەم لە کوێن دێوەکەوتی لە کەلاوەیەک لە چۆڵەوانیدا فرێمدان ئەوژوتی هەر ئێستا هەردووکیان بێنەوە بەردەستم شەوی هەزار چیرۆکی ڕزگارکردنی پاشا و زاواکەی لەلایەن شازادەوە شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار دانای پایەدار دێوە فڕی و کەوتە ئاسمان تا گەشتە چۆڵەوانی و کەلاوە کۆنەکە نیشتەوە و گوێ لێ بوو دەردە دڵیان بۆ یەکە کرد و ئەگریان دێوە چۆلایەن و مژدەی پێدان وتی مەترسن ڕزگارتان بوو ئمجا بۆی گێڕانەوە کە شازادە وەزیری بە چ دەردێک بردووە چۆن بەدەستی خۆی بەندی کردووە ئەمجا هەردووکیانی هەڵگرت و فڕی دوای سعاتێک هەردووکیان گەندرانە بەردەم شازادە ئەویش باوکی و مێردەکەی بەخێرێنە سفرەی بۆ ڕاخستن نانیان خوارد ئەو شەوەیان بەخۆشی و شادی بردەسەر بۆ بەیانی هەردووکیانی بە جوانترین بەرگ پۆشی ئەم جاوتی بابەجیان تۆ لەسەر تەختی پاشایەتی دابنیشە مێردەکەی منیش بکە بە وەزیری دەستە ڕاستت سوپاکەت ئاگادار بکە لە ڕاستی و درستی کێشەکان وەزیر لە بەندی خانە بێنە دەرەوە بیکوژە ئەم جا فەرمان بدا بابی سووتێنن چونکە ئەو پیاوە کافرە باوکی وتی بەسەر چاو چی ئەڵێ واکەم بەڵام ئەم مستی لێ بدە بە من یان بیدا بە مێردەکەت شازادەوتی نە ئەم مستیلێ نە بە کەڵکی تۆ دێت نە بە کەڵکی مێردەکەم دێت ئەم مستیلێ لای خۆم بێ هەر کاتێک من مردم ئەوە خۆتان دوای من چیەکەن بیکەن باوکی وتی باشترین قسەیە چۆنت پێ باشەوا بکە ئەمجا پاشا و زاواکەی بەرەو کۆشکی حکومڕان بوونەوە و پاشا لەسەر تەختی پاشایەتی دانیشت و زاوەکەی لای دەستی ڕاستەوە خەڵکەکەش وەزیران و پیاما قوڵان هەموو پەژارە دایگرتبوون خەمی شازادەیان بوو کە وەزیر بەو شێوە ڕفتاری لەگەڵ کردووە بەو کارە بەدەی بۆیان دەرکەوت وەزیر پیاوێکی خوانە ناسی کافرە خەمی شڵەژانی دەوڵەتیان بووە ئەمجا هەموو لە دەوری پاشا کۆبوونەوە وەزیر وتارێکی بۆ خوێندنەوتی ئەی خەڵکی بەشەرف ئەو زاوایی پاشا وەکو بە چاوی خۆتان هەڵسوکەوتیتان بینی خوانەناسە بێدینە خاوەنی مستیلێکی سحری بوو خوا سزای بدا لە کاتێکدا وەزیر ئەم قسانەیە کرد پاشا و زاواکەی هاتنە ژووری حکومڕان هەرکە افسەران و وەزیران و پیاماقلان پاشا و زاواکەیان بینی بەرزە پێ لە بەریان هەستان و ئەو هەموو خەڵکە پێکە و کوڕمشیان بۆ پاشا برد ئەم جا پاشا نردی وەزیران هێنایە بەردەستی خەڵکەکە کەوتنە نەفرەت لێکردنی قسە پێوتنی پاشا فەرمانی دا لە سێدارەیاندا دواتر تەرمەکان سووتان ئەم جا پاشا فەرمانی شاهانی دەرکرد کە مارفی پینەچی بۆتە وەزیری دەستە ڕاستی پاشا ئیدی کێشە و سەر ئێشان کۆتا بوو پێنج ساڵی ڕەبق پێکەوە ژیانێکی خۆشیان بەسەر برد ساڵی شەشەم پاشامرد کچەکەی مێردەکەی خۆی خستە سەر تەختی شەهانە و موسیلەکەی نەدایە لەو ماوەیەدا شازادە کوڕێکی زۆر جوانی بوو کە دایەن بۆی بەخێوەکردن تاکو و تەمەنی گەیشتە پێ ساڵان شازادە نەخۆش کەوت دوای ماوەیەک مێردەکەی بانکردە ژوور سەری پێیوت لەوە ئەچێ دەم جارە بمرم وەسیەتت بۆ ناکەم چی لە کوڕەکەمان کەی بەڵام وەسیەتت بۆکەم زۆر ئاگاد لەم مستی لێ بێ نەبێتە هۆی تیاچوونی خۆت و کوڕەکەت ڕۆژی دواتر ژنەمرد ئەم جا شامارف مەملەکەتی زۆر داد پەروەرانە بەڕێوەبرد سوپای تۆکمە و ملەکەتی ئاسوودە ئەژیان شەوێکیان ئەو کەنیزەکەی نوێنی شەوانی بۆ پاشا و کوڕەکەی ڕاخست کەوتە شێلانی پشتی پاشا و پێەکانی تاکو مادوێتی حەوایە و نووست شەو لە ناو نوێنەکەی داهستی کرد یەکێکی دی لە تەنیشتیەوەیە ئەجوڵێتەوە لە ترسا خەبەری بۆ وتی ئەعوض بالله من الشیطان الرجیم لای کردەوە ژنێکی ناشرینی بینی پرسی تۆ چیت ئێژوتی مەترسە من ژنەکەتم فاتیمەی بەدخوم کەورتر سەرنجی دەم و چاویدا دانە درێژەکانی بینی ناسیەوە کە ژنەکەێتی ئەم جاپرسی چۆن گەشتی تەموڵاتە چێ توێ گەیاندە ئێرە ژنەش پرسی بۆچی تۆ خۆت لە کام وڵاتیت مارف وتی لە شاری خیتانم ئەی تۆ کەی میسرت بەجێهێشت ژنەکەی وتی هەر ئێستا میسرم بەجێهێشت ژنەوتی شەیتان چوە مێشکمە و چوومە لای پاشا و سکاڵام لە دەست کردیت پۆلیسەکان شارگەڕان بە شوێن تۆ دانە دۆزرایتەوە دوای دوو ڕۆژ بیرم کردەوە زۆر پەشیمان بووم لەم کردەوەیم زانیم من هەڵە بووم چەند ڕۆژێک لە ماڵەوە نەهاتمە دەرەوە و هەرەگریام ناچار بۆ بژێوی خۆم کەوتمە سوالکردن ئیدی لەو کاتەوە منت جێهێشت نانی سەرشۆڕی سوالکردنمە خوارد هەموو شەوێک بۆ دووری تۆ گریام معرفیش هەر سەیری ژنەکەیە کرد تا ژنەوتی دوێنێ زۆر گەڕان بە شاردا کەس پارەی نەدامێ هەر جارێک ئەچوومە بەردووکانێک و داوای شتمە کرد جنێیان پێدام و دەریانە کردم شەو هات و من بە بێشێو سرم نایەوە نیوە شەو لە برسانە خەبەرم بۆە دەستم کردە گریان هێندەم زانی یەکێک لە بەردەمدا پەیدا بوو لی پرسییم ژنەکە ئەو بۆ گری منی ژوتم مێردێکم هەبوو بەخێویە کردم لە پرێکدا لێمون بوو نازانم بۆ کوێ چووە لە دوای ئەو ئەشکەنجەی زۆرم بینی و زۆر ماندوو بووم ئەوش پرسی مێردەکەت ناوی چییە وتم ناوی مارفە ئەم جاوتی مێردەکە دەناسم ئێستا پاشای شارێکە ئەگەر بتەوێت هەر ئێستا ئەت بم بۆ لای مێردەکەت منیش پێم و دەستم بەدامێنت بم بە بۆ لای مێردەکەم هەڵی گرتم و فڕی بە ئاسماندا کە گەاند نیە ئێرە ئەڕوانم لەم سەڵتەنەتە دایت ماروتی من ڕام کرد یان تۆ هێندە لای ئەم قازی و ئەو قازی سکاڵات لە دەستکردم و ڕاوت نام معرف بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە کە چۆن لە دوایدا شازادەی مارە کردووە دواتر بۆ پاشا ژنە وتی پیاوەکە تۆبەم کردووە بەجێمەهێڵە و ڕێم بدا با لە سای تۆدا تێر بم وابزانە بە خێری خۆت تێرمەکەی زۆر پاڕایەوە تا مارفی پینەچی بەزەی پێداهاتەوە دڵی نەرم بوو ئەم جا ئامۆژگاری فاتی مێژنی کردوتی ئاگادار بە شەڕن لەگەڵ مەکە خۆت ماندوو نەکەیت و بچیت سکاڵات لای ئەم قازی و ئەو قازی بنووسیت ئێستا خۆم پاشام و هەموو قازی و پۆلیس و ئەو خەڵکە هەمویان لە منە ترسن منیش لە خوانە بێ لە کەس ناترسم مستیلەکم هەیە هەر کاتێک گوستم پەنجەی لێ ئەخشێنم دەوێک دێتە بەرامبرم ناوی ئەبوو سەعاداتە هەرچیەکی لێ داوا بکەم بۆم جێبەجێکە ئێستا ئەگەرەتەوێت بگەڕێتە وڵاتی خۆت هەر چندێکت لە زێڕ و گەوهر و مرواری و یاقوت بێ ئەدەمێ و تا لە ژیاندا بێ هەژار نەکەویت ئەمجا زۆر زوو ئەتگەێنمە وڵاتی خۆت ژنەکەی وتی ئەمەوێت لەگەڵ خۆت دابم ئەمجا دەستی ماچ کرد مێردەکەیشی کۆشکێکی پێبەخشی و کەنیزەک و خزمەتکاری پێبەخشی کوڕی مارفی پینەچی جاروبار ئەچوو بۆ ماڵی فاتیمەی باوەژنی بەڵام فاتیمە چاوی بەو کوڕە دا هەڵ نەئەهات چونکە کوڕی خۆی نەبوو مارفی پینەچی بە کەنیزەکانی خۆی و خەریک بوو فاتیمەی ژنی پشتگوێ خست بوو چونکە پیر ببوو کاتی خۆی زۆر خراببوو بەرامبەر مارفی مێردی شاعران چەند جوانیان وتووە هەموو برینێک چاکە بێتەوە گۆشت و ئێسک لە نوێ هەم پێک دێتەوە دڵوەک و نانی تیری وهایە کە شکا ئیدی یەک ناگرێتەوە مارفی پینەچی کە لە ژێر سای خۆیدا پەنای پێدا لەبەر خاتری خوا بوو شەهرزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. لە ئاستیان مرۆڤ وا وڕەمێنێ حەیرانە و سەری زوو سوڕ ئەمێنێ شەهرەزا دوتی جا ئەمە چییە لە بەرامبەر چیرۆکی سبەی شەودا ئەگەر پاشا بمهێڵێ و بمێنم تاکو شەوی داهاتوو بەیانی خۆر هەڵات ڕووناک بۆ وڵات پاشا زۆر دڵشاد و ئاسوودە بوو لە دڵی خۆی داوتی بەو خۆیان نایکوژم تاکو هەموو چیرۆکەکانی نەبیسم چووە سەرای حکومڕان و لەسەر تەختی پاشایەتی دانیشت وەزیری باوکی شەهرەزادیش هاتە دیوەخان و کفنەکە هەر لە بن دەستی دابوو پاشا ئەو ڕۆژە حکومڕانی تاکو و درەنگ سەر و مڕ بوو ئێوارە چوە ناو کەنیزەکانی لە ماڵەوە لەوەی شەوە چوە ژووری تایبەتی شەهرەزادی کچی وەزیر وەکو ڕاهات بوو شەوی هزار و یەکەمین وەکو جاران پاشا چوە لای کچی وەزیر دنیازادی خوشکی شەهرەزادوتی خوشکێ چیرۆکی مارفی پینەچیمان بۆ تەواو بکە شەهرەزادوتی بە چاوان ئەگەر بێت و پاشامان ڕێم پێ بدە شا شەهرار وتی ئەوە ڕێم پێدای چونکە بە تاسەوەی بیستنی پاژماوەی چیرۆکی مافی پینەچیم شەهرەزاد و تیوەکۆڵێن شامارف وەکو ژنی خۆی هەڵسوکەوتی لەگەڵ فاتیمە ناکرد بەڵکو لە ڕایخوادا بەخێویە کرد بۆیە فاتیمە شەیتان چوە بن کڵێشەیە و زۆری ڕق لە مارفشا بوو بەغیلی پێبرد بیری لەوە کردەوە کە مستیلەکەی بدزێت و بیکوژێت و لەسەر تەختی پاشایەتی لای ببە تاکو خۆی ببێتە شاخاتون شەوێکیان لە کۆشک دەرچوو بەرەو کۆشکی پاشای مردی کەوتەڕێ قەدەری خواوا بوو مارفشا لەسەر نوێنەکەی ڕاکشا بوو وا ڕاهات بوو شەوانە کاتی نوستن مستیلەکەی لە پەنجەداکەن وەکو ڕێزگرتنێک لەو ناوانەی بەسەریەوە بوون هەمیشە بە لەشی پاک و جلوبەرگی خاوێنەوە ئەی کردە پەنجەی فاتیمەی ژنی چاودێری مێردەکەی کردبووی زانی کە کاتی نوستن مستیلەکە خاتە ژێر پشتیەکەی ژوور سەری مارفشا هەر جارە و بچوایە بۆ خۆشتن هەموو دەرگاکانی کۆشکی داخست فاتیمەش بۆ دزینی مستیلەکە خۆی کرد بە کۆشکدا ئەو شەو بە تاریکی کوڕەکەی مارف لە خەو هەستا و چوو دەست بە ئاو بگەێنێ کە چوە ئاو دەستەکەەوە دەرگاکەی بەکراوەی مایەوە کوڕە چاوی لە تارماییەک بوو بەرەو کۆشکەکەی باوکی چوو لە دڵی خۆی داوتی ئاخۆ ئەو قەشەیە بەم نیوەشەوە بۆچی ئەچێ بۆ کۆشکەکەی باوکم ئەمە لە خۆڕانیە کوڕە شوێنی کەوت بێ ئەوەی بهێڵێت ببینرێ شمشێرێکی کورتی زێڕینی هەبوو هەر جارێک بچوە بۆ لای باوکی ئەو شمشێری لەگەڵ خۆی برد کە باوکی ئەو شمشێرەی پێ بینی بە پێکەنەوە ئەیوت پەنا بەخوا کە شمشێرەکە جوانە بەڵام بەو شمشێرەوە نەجەنگاویت نەسەرێکت پێپەڕاندووە کوڕێژەی وت هەر ئەبێت سەرەکی پێپەڕێنم کە شایستەی کوشتن بێ باوکیشی دەستی ئەکردە پێکەنین کوڕەکەی مارف شوێن باوەژنەکەی کەوت چاودێریە کرد سەرنجی دا چوە ژووری باوکی دەستی کردە گەڕان و پشکنینی شتومەکانی باوکی لەبەر خۆی وتی ئەو مستیلە لەعنەتیە لە کوێیە کە کوڕ ئەمەی بیست بۆی دەرکەوت بۆ مستیلەکەی باوکی ئەگەڕێت کوڕا خۆی لە پشتی دەرگای ژوورەکەدا شاردەوە سەرنجی دا باوەژنەکەی مستیلەکەی دۆزیەوە چەند هەنگاوێک هاتە دواوە لە دەم دەرگاکەدا ئەم دی و ئەو دیوی بە مستیلەکە کرد کوڕەشم شێرە کورتە زێڕینەکەی بەڕووتی بەدەستەوەیە باوەژنەویستی پەنجە بخشێنێت بە مستیلەکەدا کوڕە بە هەموو هێزی خۆی شمشێرێکی دا لە ملی باوەژنەکەی و سەری پەڕاند و کوشتی مارفشا بە ئاگەهات سەرنجی داژنەکەی کەوتووە و خەڵتانی خوێنە کوڕەکەشی شمشێرەکەی بەدەستەوەیە مارفشا پرسی ئەمە چییە کوڕم کوڕەکەی وتی چەندین جار بە منت ئەوت شمشێرەکەت مەزنە بەڵام پێی نەجەنگاویت و سەرێکت پێ نەپەڕاندووە هەموو جارێکیش منەموت هەر ئەبێت بۆم ڕێبکەوێ سەرێکی بێ پێڕێنم کە شایستەی کوشتن بێت ئەوەتا سەرێکم پەڕاندووە و کوشتومە کە شایستەی کوشتنە ئەم جالەنوکەوە بەسەرهاتەکەی بۆ جێڕایەوە مارفشا پێیوت خوا ئاسوودەت بکوەکو منت ئاسو دەکرد و ڕزگارت کردم لەم ژنە نەکبەتە ئەم جا خزمەتکارانی بان کردوتی ئەم لاشێبرن شوێنەکەشی پاک بکەنەوە بەیانیشتیان و کفنیان پۆشی و بەڕێ ڕسمی خۆی بردیان بۆ گۆڕستان قەدەری خواوا بوو لە میسرەوە مەرگ هەڵیگرتبوو لە وڵاتێکی تر نێژرا مارفشا دواتر تەتەرێکی نات بە شوێن ئەو جوتیارەدا کە کاتی خۆی لە هەڵاتنەکەیدا میوانداری کرد و چووە گوند و نیسکێنەی بۆ هێنا کە جوتیار گەیشت مارفشا فەرمانی شاهانەی بۆ دەرکرد و کردیە وەزیری دەستە ڕاستی ئەیزانی کچێکی جوانی خانومانی نازک و نازداری هەیە خوازبێنی کرد و هێنای کە ئەو ماوەیە درێژەی بە شەوانی چیرۆک و سەربردەکانیدا سێ کوڕی لە پاشا بوو کە لەم چیرۆکە بووە هەستە سەر پێ و کڕنوشی بۆ پاشا برد وتی ئەی پاشای زەمان تاقانەی جیهان من کە نیزەکی تۆم هزار و یەک شەوم هەیە قسەی نەستەق و پەندی پێشینانەکانم وتوتەوە ئاخۆ توانم داوایەک لە بەڕێستان بکەم پاشاوتی داوا بکە و بۆ جێبەجێ بکەم شەهرەزاد شەهرەزاد بانگی دایەن و کەنیزەکان و خزمەتکارانی کرد پێیوتن مناڵەکانم بۆ بێنن کە هەرسێکیان هێنا یەکێکیان پێگرت بوو ئەوی تریان گاگۆڵکەیە کرد و سێمیان شیرە خۆرە و ساوا بوو شەهرەزاد هەر سێ مناڵەکەی خستە بەردەمی شەهرە یارشە دیسان کڕنوشی بۆ بردەوتی ئەمانە مناڵی تۆن داواکەشم ئەوەیە لەبەر خاتری ئەم مناڵانە ئازادم بکە چونکە ئەگەر بمکوژی ئەم مناڵانە بێدای کە بن شاشە هەرار دەستی کردە گریان و مناڵەکانی بە سنگەوە نووساندوتی بەو خۆیان شەهرزاد پێش ئەوەی ئەم مناڵانە بێنە دنیاوە من بڕیاری ئەوم دابوو کە نەتکوژم چونکە ژنێکی پاک و ئازاد و لەخوا ترس بوویت پیرۆزی خوا لەسەر خۆت و دایک و باوکت بێ بەشایەتی خوا لێت خۆش بوو شەهرەزاد دەست و پێی ماچ کرد و زۆر دڵخۆش بوو بە پاشای وت خوا تەمەنت درێژ بکات و خاوەن نگین بیت ئەم هەواڵە خۆشە بە شاردا بڵاو بووەوە ئەو شەوە شەوی شەوان بوو پاشایش زۆر دڵخۆش بوو سوپاکەی کۆکردەوە خەڵاتی وەزیری خەزوری کرد پێیوت لە سایی خوادا بیت کە ئەو کچەی خۆتت لە من مارە کرد چونکە بووە هۆی تۆ بەکردنم لە کوشتنی کچی خەڵک چونکە کچەکەت ئازاد و پاکە خوا سێ کوڕیشی لەو کچەی تۆ پێبەخشیوم سوپاس گوزاری نیعممەتەکانی خوام ئەمجا خەلیفە وەزیران و گەورە بەرپرسان و ئەفسەرانی خڵات کرد فەرمانیدا شار بە سامان و پارەی مەملەکەت ڕازایەوە کە هەرگیز بەو شێوێ نەڕازا بووە درا لە دەهۆڵ و زۆرنا شای و لۆغان سازدرا سەماکەران هەڵە سوڕان گۆرانی بێژان ئەیان چڕی تیپی سێرک جمناستیکان ساحیران نمایشیان کرد شا شەهرەیار مێژوو نووسان و نووسرانی کۆکردەوە و پاری خستە بەردەست و فەرمانیدا ئەو چیرۆکانە بنووسنەوە ئیدی پاشا و خێزانی ژیانێکی پڕبەختەوەریان بردەسەر تاکو و چۆڵکەری ماڵان ئاواکەرەوەی گۆڕستان تێکدەری خۆشیان پەیدا بوو خانوبەران کۆشک و تەلاران ڕووخان دوای ئەوان پاشای داناوزانە جێگرتنەوە کە تامەزرۆی مێژووی پاشان و سوڵتانان بوو کە ئەم سربردەی ژیانی پاشانیان بیست لە سی کتێبی گەورەدا کەوتنە خوێندنەوەی بەرگی یەکەم و دووەم و سێم تاکو هەمویان خوێندەوە کە کتێبی یەکەمی ئەخوێندەوە دواتر دووەم سەری پێی سوڕما تاکو هەمووی خوێندەوە سەری سوڕما لەوانەی کە خوێندیەوە کە هەموویان چیرۆکی پڕ بە پەند و ئامۆژگاری ئەمجا پاشا فەرمانی دا لە مەملەکەتدا بڵاو بێتەوە و خەڵکی بینووسنەوە هەرێمەکان بیخوێنەوە تاکو و ناوبانگی دەرکرد و ناویان لێنا سیر و سەمەرە و ئاجباتیەکانی هزار و یەکشەوە گەورەی بۆ ئەو خوای ملی زۆردارانی بە مردن نەوی کرد هەموان ئەمرن و نەمر هەر خوایە والسلام علی المرسلین والحمد للە علی حسن الختام. خۆشەویستان بەم شێوەیە چیرۆک و بەسەرهاتەکانی کتێبی هزار و یەکشەوە کۆتایی هات. تا لە کتێبێکی تر و بەرهەمێکی تردا پێتانەگەینەوە ڕێز و سلاوی سورێن ناتق جێبەجێکار پێشڕۆمە پێشکەشکار قوبڵ فەرمونون بەو هیوای کاتێکی خۆش و بەسوودتان لەگەڵدا بردبینە سەر و جێگەی ڕزامەندی ئەوەی هەمیشە هاوڕێ و ئازیزمان بووبێ